ئەمڕۆ بە یارمەتی خوا دەچینە سەر خاڵی سێیەم کە بریتییە دووری لە قورئان و دوورکەوتنەوە لە قورئان و پشتکردنە قورئان خوا پەنامان با یاخوا. قورئان کەلامی ڕەب العالەمینە خی پەروەردگار پەیامی خوایە نردوێتی بۆ پێغەممەرە بەرز و بەڕێزەکەی هەتاوەکو هەموو بوونەوەر بەو پەیامی خوا بەو دەستور و دەی قورئان وەکو خوا ڕۆحی بە ڕۆح ناوبردووە قورئانیشی بە ڕۆح ناوبردووە قورئان ڕۆحێکە بۆ ئێمە قورئان نورە قد جاءكم من الله نور وكتاب مبين خەڵکیش تاریکستان دەوری داون بۆیە پێویستیان بە نوری قورآن بە ڕۆحی قورآن بە پەیامی قورآن زۆر زۆرە. قورئان کتێبی پیرۆزی مرۆڤایەتی و مسوڵمانانە بە تایبەتی قورئان شیفایە قل هو هدى وشفاء قورئان یا شاهیدیت بۆ ئەدا یا شاهیدیت لەسەر ئەدا قورئان یا حجەیە بۆت یا حجەیە لەسەر تۆ قورئان عالم تێر نابێ لێی لە زۆر وتنەوەی بێزار نابێ و نابێزرێ یەکەم وشەی خوا کە دای بەزان لە قورئانە ئەمر بوو بە خوێندنەوە اقرا بخوێنەرەوە کەواتە تۆی مسلمان ئەبێ بخوێنیتەوە بەر لە هەموو شتێکیش ئەبێ ئەو قورآانە بخوێنیتەوە کەوا ئەمری کردووە کە فێری خوێنەواری و خوێندنەوە ببی فەرمانی پێکراوە ئەوەندەی لە توانامانە هەیە بخوێنینەوە فەقرە و ماتەیەسەرە منە القورآن چەندتان توانی لە قورآن بخوێندنەوە مسوڵمانان ئێمە زرنگی ناکەین ئەگەر قورآن خوێنین لە خزمەتی قورآنا بین پێغەمەری خواسە لە الله عليه وسلم قورآانی دەخوێندەوە تایفەیەک لە جنۆکە کە مەخلوقی خوان ئیمانمان بەبوونیان هەیە چاک و خراپیان هەیە گوێیان لەم قورآنە بوو کە پێغەمەری خوای خوێندەوە ئیمانیان هێنا بە پێغەمەر گەڕانەوە بۆ ناو خزمەکان و قەومەکەیان وتیان یا قەومەنا گەلەکەمان ئنا سەمعنا قورآنەن عەجەبا ئێمە گوێمان لە قورئانێکی سەرسوڕهێنەر و عەجیب بوو، یەهدی الی الرشد، دەستی ئینسان ئەیگرێ بۆ سەر ڕێگەی بەختەوەری، فآمنا به، ئیمانمان پێ هێنا. بە ئێوەیش دەڵێن، جنۆکەکان وتیان، یا قومنا، گەلەکەمان، خزمەکانمان، اجیبوا داعی اللە، ئێوەش وەڵامی ئەو پێغەمبەرە بدەنەوە. خزمەکانم، عەشیرەتەکەم، گەلەکەم پشتیان کردۆتە ئەم قورئانە و گوێی لێ ناگرن. کاتێک بە پێچەوانەی جنۆکەکانەوە، بزانن قوڕەیش چیان ئەکرد، ئەبو جەهل و ئەبو لەهەب و ئەخنەس و ئەبو سوفیان و وەلید و ئومەیە ئەزانی چیان ئەکرد، کاتێ پێغەمبەری خوا قورئانی خوێندەوە بۆی خەڵک گوێی لێ بێ، بەڕێزان هەرکەسێ پشت لە قورئان بکا و دوور بێ لە قورئان زۆر خەتەرە پشت لە قورئان کردن چەند جۆرێکی هەیە خراپترینیان ئەوەیە باوەڕت پێی نەبێ جا حەزەکە ماڵەکەت پەنجا قورئانی تیا بێ مەداریای قورآن لە دڵ تا بێ لە سنگ تا بێ کە باوەڕت پێی نەبێ تۆ هەجری قورآانت کردووە ئەوە خەتەرترینیانە یەکێتر لەوەی کەوا پشت لە قورئان کردنەوەیە عەمەلی پێ نەکەی باوەڕت بە قورئان هەبێ بیخوێنیتەوە بۆت بخوێنرێتەوە بەڵام بە عەمەل و کردەوە حکمی پێ نەکەی ئەوەش هەر هەجری قورئانە یەکێتریان ئەوەیە هەر نەیخوێنیتەوە هەر لە خزمەتیادا نەنیشی هەر گوێی لێ نەگری خوا پەنامان با یاخوا یەک شەیتانی بۆ مسەخەر ئەکەم لێی جیا نەبێتەوە فهو له قرین وەکو ئاو ملیان ئەکا دوانەن حەلمان چییە؟ دەست بگرین بە قورآن قورآن بخوێنین بچینە خزمەتی قورآن فێری قورآن ببین لەبەری بکەین لێی تێبگەین خوێنەوارەکان بە گشتی و گەنجەکان بە تایبەتی وەرنە خزمەتی قورآن چۆکی ئەدەب دابدەن لە خزمەتی مامۆستایانی شارەزادا فێری ببن لەبەری بکەن حکمی پێ بکەن فێری خەڵکی بکەن تا ببن بە خەیرکم رسول الله فەرمی خەیرکم من تعلم القرآن وعلمه باشترین ئومەت ئەو کەسەیە فێری قورآن بێ و خەڵکیش فێری قورآن بکە ماشااللە فێری تەلەفزیۆن و سەتەلایت و فێری نازانم چی بووین و چی بین و فێری ئەم مۆبایل و ئەم ئینتەرنێت و فەیسبوک و نازانم حەمووی فێر بووین بەس تخوا جێگەی ئەسەف نییە نازانی لاپەڕەی قورئان رێک بخوێنیتەوە خوێنەوار بی سێی ناوەندی و تەواو کردبێ شەش و تەواو کردبێ زانکۆ و پەیمانگا تەواو کردبێ نەزانی قورآن بخوێنیتەوە تخوا حەیف نییە خۆش بە مسلمان بزانی تخوا حەیف نییە نامەی خوا بۆ هاتبێ نامەی خوا نەچیتە خزمەتی فێری ببی ئەزانی ئەوان بەچی گەورە بوون ئەو خوا پێداوانە بە خزمەتی قورآن بە فێربوونی قورآن بە هەڵگرتنی قورآن گەورە بوون شوانی حشتر بوون بوون بە شوانی مرۆڤایەتی ئەوەی دەستی پێوە بگرێ خوا دەیپارێزێ خوای گەورە ڕێزی لێ دەگرێ خوا مەقامی بەرزەکاتەوە ئەوەی خەڵک فێری قورآن بکە ئەوەی قورآن بخوێنێتەوە و عملی پێ بکە خوا لە ڕۆژی قیامەتە خەڵاتیەکە ئەڵێ ناتوانم دایە گیان ئەمە مەسەلە باشت و جەهەنمە دەی ئا لەویا شاهیدێک یەت لە حزوری خوا شایەتێدا کە ئەوش کەلامی خوایە کە قورآانە ئەلە خوایە گیان ئەم عەبدەی تۆ من بە شەو خەوم لێ تاراندبوو ڕۆژوش ئەڵێ خوایە منیش بە ڕۆژە خواردن و خواردنەوەم لێ تاراندبوو، خوایە دەی بمانکە بە تکاکاری، فیشفعان، خوای گەورە فەرمی وا تکاکەم قبوڵ کردن، چی بڵێن لە قسەتان ناشکێنم. دەی تخوا ئا ئێستە لێرەوە گوڕ نەخۆیتەوە، ئەم سەرەتان و سیل و ئایدز و کۆرۆنا و دەعمی سەیارە و لە عەمەلیاتا دەرنەچوون و گولەی وێڵ و شەڕی عەشایری و شەڕی حیزبایەتی و نازانم چی ئەم هەمووە هەر لە ئێمە درەوە کە ئەمان کوژێ هەر ڕەوانەمانەکا بۆ ئەولا بەدەستی بەتاڵ جا چەند خۆشە شاید و هەبێ لەوێ شاهید پێغەمەری خوا فەرمێ ئقرا و ئەزەهراویین دوو سوورەتەن لە قورآە سوورەتی ئەلبەقەرە لەگەڵ سوورەتی ئالی عیمران ئەفەرمێ بیان خوێندنەوە لە ڕۆژی قیامەتا وەکو هەور وەکو هەور دێن بە ڕاستەرتەوە تکاو بۆ ئەکەن ئەو پارێزن لە حەدیسێکی ترا صحیح ئەفەرمێ سورەتی بەقەرە بخوێننەوە لە هەر ماڵێکا بخوێنرێتەوە بەتەلە یعنی سیحر باز و جادوگەر لەو ماڵا کاریان ناڕوە پەنچەرن هەموو هەمووی ئەو ئاو خەڵکە گیری خواردوەڵێ جنۆکە جنەکە چۆتە گیانی کوڕەکەمان کچەکەمان بەختی بەسراوە دەسی لێوەشێنراوە دەی دەی دەی دەی ئەمە خەتای چییە؟ خەتای شتی قۆڕی ناو سەتەلایت و مۆبایل و خەتای دوورکەوتنەوەیە لە قورئان و نەخوێندنەوەی قورئانە لە ماڵەکانمانا بۆیە تکاتان لێ ئەکەم تکاتان لێ ئەکەم لەم ڕۆوە بڕیار بن ئەو گۆڕانە بەسەر خۆتان نابێنن قورئان بخوێندنەوە نازانی عیبت لێ نەیە فێری بە ئەوەی ڕەفیقی قورآن بێت و بەردەوام بێت لەسەر خوێندنەوەی خوا چەند خەڵاتێکیەکە یەکەم سحرباز و جادوگەر پێی ناوێرن دووهەم لە ڕۆژی قیامەتا شەفاعەتی بۆ ئەکا سێهەم لە گۆڕا لە عەزاب دەیپارێزێ عەزابیەت بۆ ئەو مردووە نوێژ لای ڕاستیەوە زەکات لای چەپیەوە قورآن لەسەریەوە سەدەقات لە خواریەوە نایەڵن چوار تاجی نور و ڕێز دەکرێتە سەری باوکو دایکی ئەو قورآن خوێنە من قرأ کتاب الله هەر کەسێ قورئانەکەی خوا بخوێنێتەوە، وعمل بما فیه، کردەوە بکات بە قورئان، بەوەی لە قورئانایە، البس اللە والدیه تاجا، خوا لە ڕۆژی قیامەتا تاجێکی نووری دەکاتە سەری باوکی و ئەیکاتە سەری دایکی، نوره اسطع من نور الشمس، کە پرشەی ئەو تاجە لەو تیشکی خۆرە بەهێزترە، ئەوە لەبەر خاتری گوڵە گەنمە، گوڵە گەنمەکە گوڵە مرۆرێکیش ئەگەر دروست بێ ئەم تەشبیهە، باوک و دایکەکە ڕێزیان لێ گیرا ئەی ئاخۆ خوا بۆ خۆی چی بکا بۆ قورئان خوێنەکە لەبەرەوە لە دەستی خۆتانی دەرمەکەن هەڵگرانی قورئان خۆشەویستانی تایبەتی خوای پەروەردگارن ئەهل القورئان حملة القرآن أهل الله وخاصته هەڵگرانی قورآن حافظانی قورئان، مامۆستایانی قورئان، قوتابیانی قورئان، اهل اللە و خاصته، تایبەتەکانی خوان، خۆشەویستەکانی خوان. شەشەم، بە هەموو حەرفێکی قورئان خوا دە خێرت بۆ ئەنووسێ. هەر حەرفێ لە قورئان خوێنیتەوە بەس بڵێی بی بسم الله الرحمن الرحیم نۆزدە حرفە یعنی خوای گەورە سە و نەوەت حرف خێرت بۆ نووسێ بە بسم الله الرحمن الرحیم جاوەرە قورآن شەش هەزار و شەش سە و ئەوەنە حرفە لەبەرەوە با دەستی خۆمانی دەرنەکەین لە بەهشتا بە عەبدی خوا دەوترێ قورآن بخوێنەرەوە و بەرز بەرەوە اقرأ وارتق اقرأ وارتق لەم دنیا چەند لە خزمەتی قورآن بووبی چەند شارەزای قورآن بی لەوێ پێت دەڵێن دەی بڕۆ پلەکانت بەرز دەبێتەوە چونکە باش سە پلەیە بینی هەر پلەیەک و پلەیەکی تر بەقەو بینی ئەرز و ئاسمانە لە نوێژدا کێ پێشەوای مسلمانانەکە ئەقرەهم لکتاب الله چوار پێنج کەس وەساون کامیان چێتە پێشۆ ئەوەیان کە باشتر لە هەمووان قورآانەکەی خوا خوێنێتەوە لە گۆڕە لە جەنگی ئوحدا سەحابە هەفتا شەهید بوون سەحابە مانوو بوون هەموو بریندار و برسی بوون نەیانەتوانی حەفتا قەبر هەڵکەنن پێغەمبەری خوا فەرمووی چاڵ هەڵکەنن با جێگەی دوو کەسی تیا بێتۆ دوو سەحابەی تێ بخەن باشە لە پێشۆ کامیان وتیان قوربان لە پێشۆ کامیان بخێن لا ئەم قەبرە فەرمی بزان کامیان قورآانی زیاتری لەبەر بوو ئەوە بکەن بە سەحابی قەبرەکە ئەو کەن بە میوانی سبحان اللە ئەم هەموو ئەم هەموو دڵە ڕاوکێ و دوو دڵی و ڕاڕاییە کە تووشی هاوڵاتیان بووە ئەم هەموو مەراقە ئەم هەموو داخە ئەزان دەرمانەکەی چیە؟ خواردنی خۆش بخۆی نەوەڵا خانووی خۆشت دەبێ نەوەڵا سارەی جوانت دەبێ نەبەخوا ئەوە مامۆستا چۆن ئەڵی نەبەخوا ئێ ئاخر هەیەە ئەوانەی هەیە هەیە پێنج پێنج فەرزە کەوەخوا کەو سوێسکەخوا آخر ڤێلای هەیە بە بلۆک دۆلاری هەیە بەس ئینتیحارەکە خەریکە شێتە بێ بۆ چونکە ئەمانە خواردنی سکن ئەزانن ئینسان ئیسراحەتی لە کوایە لە دڵیایەتی ئەلا بذکری اللهی تطمئن القلوب الذين آمنوا ئیمانداران الذين آمنوا ئەوانەی باوەڕیان هێنا وتطمئن قلوبهم بذکر الله دڵیان ئارام دەگرێ بە یادی خوا الا بذکر اللە تطمئن القلوب الذین آمنوا طوبی لهم وحسن مآب کەواتە ئەم قورئانە ئارامی دڵە ئیسراحەتی مێشکە ڕۆح و ڕەوانە دەی هەوڵ بدەن لە خزمەتیا بن عەزیزانم خۆشەویستانم لێی دوور مەبن چونکە ئەوانەی دوور بن لە قورآن خوای گەورە و پەروەردگار هەڕەشەی لێکردوون بە کوێری زیندوو دەبنەوە حەشریان سەختە لە دنیا خوا شەیتانیان تێبەرەدا و ئیسراحەت لە ژیانی خۆیان ناکەن پێغەمەری خوا صلی الله علیه وسلم گوێی لێبوو ئەبوو موسای ئەشعەری قورئانی ئەخوێن لە دواوە خۆی لێداگرت تا لێ بوویەوە پێغەمەری خوا کێ قورآن بۆ کێ هاتەوە بۆ پێغەمەری خوا کێ هێناوێتی جبرەیلی ئەمین یعنی کەلامی خوا یەکەم جار بۆ لای پێغەمەر هاتووە بەس ئێستا ئەبوو موسا سەحابەی پێغەمەری خوایە قورآنە خوێنێ دیارە نوێژی کردووە قورئان ئەخوێنێ پێغەمبەری خوا ئەوەستێ بە دیاریەوە گوێی لێ ئەگرێ کە لێ ئەبێتەوە ئەڵێ لەقەد ئوتیتە مزمارا من مزامیری ئالی داود ئاوازێ لە ئاوازەکانی داود پێغەمبەری پێ دراوە ئەبوو موسای ئەشعەری ئەڵێ بۆ دایک و باوکم بە قوربانی بێ گوێ و لێ گرتبووم ئەڵێ بەڵێ گوێم لێ گرتبی ئەڵێ بەخوا ئەگەر ئەمزانی لە حەبەرت و لەکە تەحبیرن بەخوا ڕۆحمە کرد بە بەریاوەنەی تر خۆشمە کرد بم زانای تۆ گوێ لێ گرتووم پێغەمەری خوا بە سەحابەیەکی تری فەرمی قورآنم بۆ بخوێنە قوتی قوربان بۆ تۆ هاتووە من بۆ بخوێنە فەرمی آخر حەزەکەم لە غەیری خۆمە گوێم لێ بێ لە غەیری خۆمە گوێم لێ بێ قەت تااقەت هەیە ڕۆژە سەعاتێ تەلەڤزیۆنەکەتان لەسەر کەناڵێکی قورآن بێ بەعزێ جنۆکە دەرکا قەت تاقەتو هەیە لەسەر ئەو مەدینەی منەوەرە بێ کە ڕۆژی هەزار حەدیسی پێغەمبەرە گێڕێتەوە هەزار سڵاوات ئەدەی لەگەڵیا هەزار جارەڵەی بە سەحابە ڕضی الله عنه تەجروبەی بکە بزانە چەند خۆشە من لەوە زیاتر وەختان ناگرم ئومێ دەکەم گەنجەکانمان خوێنەوارەکانمان بەڕێزان لە مەکتەب و لە پەیمانگا و لە زانکۆ قورئان و ئیسلام باوی نەماوە بڤەیە ئەیانەوێ ئەوروپا و شەرق و غەرب ڕازیکەن بەڵام خوایش فەرموویەتی لێتان ڕازی نابن یانی وای لێ بێ کابرا بڵێ ئەو ئاەتانە باوی نەماوە باوی نەماوە یەک ڕێگا ماوە خۆمان لە ماڵ لە باخ لە مزگەوت لە دەشت لە نقلیات لە دووکان هەوڵ بن فێری قورآن بن مادەم لەوێ نەما مناڵەکانتان خۆتان فێریکەن با جاهیل دەرنەچن بانیان کەن بە ماسۆنی و بە صەلیبی فێری قورئانیان کەن دەسی مامۆسایە بگرە و ماچی کە کە مامۆسای قورئانە بڵێ ئەم مناڵم بۆ فێری قورئان کە زەرەر ناکەی ئەم ئەندازەش بەس بێ بۆ ئەمڕۆ ئەو تۆزە قسەم ماوە قەرارە ئەمڕۆ سەرۆک وەزیرانی عێراق بێ بۆ هەڵەبجە خوا بکا بە خێر بێ بە بێ وەی بێم زەڕەت خێری پێ بێ بۆ هەڵەبجە و هەڵەبجەیەکان و عێراقیەکان خوای پەروەردگار ئەم پیاوە بکا بە ئەسبابی ئەوەی زامی ئەم هەڵەبجە بە تایبەتی و ئەم کوردە تۆزێک تەداوی بکە هەوڵی دیارە ئەم پیاوە نازانین چی لە پشتەوەیە و چی لە ژێر سەرایە و بەڵام بە زاهیر پیاوێکە ڕۆژێ لە بەسرەیێ دوێنێ هاتۆتە هەولێر چووە یەک دوو دیێنی کردووە چووە بۆ دهۆک لەوە چووەتە شنگال و ناو ئەوانەی ئەنفال کراون ئەمڕۆ هاتۆتە سلێمانی چووە بۆ برایم خەلیل مەسولەکانی ئێمەیش داوای لێبوردنیان لەکەم عاجز نەبن لێم لە ژوورۆ دانیشتون خەریکە زیڕەکەن ئاویش قوتەقوتێتی بە عێراق و بە ئێرە بە کوردستان و یەت و ئەڕوا ئەڵێ ئاسکە کێویە ڕاکە مستەفا کازمی هەر ڕاکە هینەکانی ئەمەش زیڕیان کردووە کۆرۆنایە جاوا کرۆناژ نەیکوشتن ئەی نامرن چەند مهمە چەند مهمە غیرەت هەبێ بچیتە ناو خەڵکی خۆت بچیتە ناو شعبی خۆت ئەم پیا بەس بەس بەس بەو جوڵانەی دڵی شعبی عێراقی کردووەتە خۆی بۆیە منیش بە ئێوە ئەڵێم بە خەڵکی هەڵەبجە ئەڵێم ئەوەی گوێم لێ گوێی لێمە با ئێمە ئەمڕۆ ساحب ماڵین کە ئەم پیاوەیە بۆ هەڵەبجە ئێمە ساحب ماڵین ئەو میوانە با واجبە میوان ڕێز لە ساحێب ماڵ بگرێ نەک خوا نەخواسە مناڵێک ژنێک کەسێک ڕقێتی لەو حکومەتە لە کاربەدەستانی ئەو شارە بێت چونکە غەڵەتی زۆرمان کردووە یەکێ پۆساڵی ئەکێشا بە حکومەت و یەکێک نازانم جنێوی دا و یەکێ مێنۆمۆنتی سووتاند و هەر خۆمان بەجێماین خۆمان زەرەرمان کرد من قسەی دڵی هەمووتانم نووسیوە داوام کرد ئیجازەم بن ئەمەی بخوێنمەوە بیدەمێ وتیان داوای لێبوردنەکەین بەخوا مەجال یە قسە هەبواە ئەماندا بە تۆ بەس بەخوا مەجال نییە لەما پێم وتووە بەڕێز سەرۆک وەزیرانی عێراق، بەخێرهاتن دەکەین لە هەڵەبجە. کام هەڵەبجە؟ هەڵەبجەی مەینەت و مەرگەسات، هەڵەبجەی ئێش و ئازار، هەڵەبجەیەک کەوا ئەوەی بەسەرمان هاتووە نە چاو لە هیچ شوێنێ بینیوێتی، نە گوێ بیستوێتی، نە بە دڵی کەسا هاتووە. هەڵەبجەیەک ڕۆڵەکانی هەزار هەزار تلانەوە، خانووەکانی تەخت کران، ڕووبارەکانی وشک کران، بەڵام جەنابی سەرۆک وەزیرانی عێراق بەم چاوانەی خۆمان بینیمان لەو ڕۆژ و زرووفە ئێمە وامان لێ کرا جوندیەکانی عێراق کە داماو بووبوون لێیان قۆما هاتنە ناو شار دایکە کوردەکان شەرواڵی کوڕەکانی خۆیان ئەدا بە سەربازە عەرەبەکان، ئەی ڕۆڵە بڕۆ ئالویا خۆو بگۆڕە، نانی ئەدایێ، ئاوی ئەدایێ خزمەتی ئەکرد نەوەکو یەکێ بیکوژێ. وتم ئەوە ئەوە کردەوەی هەڵەبجەییەکانە، ئەوە نوسیومە بەرامبەر بە جوندیەک کە هاتووە هەڕەشەی کردووە و ئەوەی کردووە ئەوەی کردووە. ئیمڕۆیش ئێمە ئینتیزاری تۆ ئەکەین. قەرزێکی زۆر لە گەردنی حکومەتەکانی عێراقایە. ئینتیزاری ئەوەو لێ ئەکەین هەندێ لەو قەرزە بژێریتەوە بۆ هەڵەبجە و هەڵەبجەییەکان. لە سێ مەتڵەبیشا داواکاری هەڵەبجەم کۆ کردۆتەوە. یەکەم، ئیجراکردنی بوون بە پارێزگای هەڵەبجە بە فیعلی لەم مینجە مینجە ڕزگاری بێ بیکە بە پارێزگا و وەکو پارێزگای بەغا و موسڵ ئیستیحقاقی چییە بۆی ببڕەرەوە دووهەم خەسارەتی مادی و مەعنەوی ئەو هەڵەبجەیانەی خەسارەتیان لێکەوتووە تەعویزیان بنێ. سێهەم، ئەو سنوورانەی کەوا هەڵەبجە لە ڕووی ئابوورییەوە ئەجووڵێنن، وەکوو تەوێڵە و وەکوو سازان و وەکوو ئەوانە، ئەوانەمان بۆ بکەرەوە، ئیتر هیچی ترمان لە تۆ ناوێ، یاخوا سەرکەوتوو سەرفەراز بی، بەخێر بێی بۆ شاری مامۆستا عەبدولکەریمی مودەڕیس، هەڵەبجە. ئەوە. وتار و بابەتی منە چونکە ئەتوانی خاڵی زۆر ڕیز کەی قیرتاومان بۆ بکە و بەخوا ئێمە نازانم ئەو ساڵە چیم ئەو قسانە هیچ نییە کە هەڵەبجە بوو بە پارێزگایەکی فعلی حکومەتی عێراقی و پەرلەمانی عێراق اعترافی پێکرد ئەو کاتە وەزعی زۆرە گۆڕێ ئەگەر اعتراف کرا بەو خەسارەتانەی چۆن کۆیت خەسارەتی کۆی زەبژێرن خەسارەتی کیمیابارانی هەڵەبجە و ئەنفالی هەڵەبجە و ئەوانش اعترافیان پێکرد ئیتر تۆ ئەبوژێیتەوە ئەگەر جوڵە دروست بوو لە ڕوی بازرگانیەوە لە ناو هەڵەبجە ڕۆڵەکانی هەڵەبجە ئەکەونە کار وتم ئەگەر مەجال بدەن ئەی خوێنمەوە ئەگەر مەجالیشتان نەدا ئەیدەمە دەسی محافیز یاوکۆی دەین دەسی خۆی و ئەوانە جا من داواکەم لە ئێوە هەر هەموو بە ژن و بە پیاوەوە ڕێز بگرین لەم پیاوە دوعا بکەین بە بێوەوی بێم زەڕەت لە هەڵەبجا قسەی خێر بکا و بە بێ ئەوەی بێم زەڕەت بگەڕێتەوە سەر کورسی دەسەڵاتەکەی لە بەغا بۆ ئەوەی ئا چاوەڕوانی ئەو وەعدانە بین کە پێمانە دا. لەمەو پێش وەعدی زۆر دراوە، بەڵام با ئێمە باری خەڵکی نەخەین بە سەر ئەمە، بڵێین لەوانەیە ئەم ڕاست بکا، با وا بڵێین، بڵێین لەوانەیە ئەم ڕاست بکا. با ئومێدمان هەبێ کە کە ڕاست بکا. هەر بە جووڵە و نیشاتەکەیا دیارە، دیارە خاڵۆ ئەمەریکایش پشتگیریەکا ئێرانیش لەوە چێ زۆر ڕقی لێی نەبێ سعودێ و معودێ و هەموو ئەوانە یەعنی ئوسلوبێکی میانە ڕەوی گرتۆتە بەر با ئێمەی کوردیش درەنە گەر زمان بێڵێ سەر سەڵامەتە. با ئێمەی کوردیش ئەگەر کاربەدەستانی هەرێم زمانی هەڕەشەیان بوەستایە سەرمان سەلامەت دەبوو، بوجە و موچە دوا نەئەکەوت و نەئەبڕا، لەگەڵ خزمانی عەرەبیش ئەوەنە دنوکە تەقە دروست نابوو، ئێمە لە ساڵی نەوە و یەک و دوای ڕاپەڕین دەوڵەتە بچکۆلەیەک بووین، پاش دوو هەزار و سێ گەورە بووین، هێندە بەهێز بووین، عێراق کەوت، کورد دەستی دایە باڵی حکومەتی بەغای دروست کرد. بەڵام مەخابن ململانێی ناشەریفانە و شەڕەپەڕۆ و بەشی خۆم بۆ خۆم و هی تۆش ئەخۆم و نەبوونی نەخشە رێگایەکی تۆکمە کە رابوردوو ئێستا و ئایندەی هەرێمی کوردستان دیاری بکا نەبوو بۆیە ئابەم دەردە رۆشتین و بەم رۆژە گەیشتین تۆزێک لە کەلی شەیتان بێنە خوارە کار بەدەستانی هەرێم تۆزێک گوێ بۆ یەک بگرن کەسی شیاو لە شوێنی شیاو دابنێن ئەو هەموو تەنازلای ئەیکەن بۆ ئەجنەبی چارەکێکیەوە بکەن بۆ خۆتان حاڵمان زۆر باشە بێ ئەوەش هەر بۆ ئەوەی بڵێم با ئێمەش ڕێزی ئەم پیاوە بگرین وەکو خەڵک ڕێزی لێ ئەگرێ چونکە ئێمە محتاجی ئەوین ئەوانەی ئەیانوت بەغا پارەی نییە و بەغا ئاخر هیچە و ئەوانە ئەوەتانی خۆیان ئەڕۆن بە شوێنە تکای لەکەن بێ ئێمەی هەڵەبجەیی هەقە باوەشی بۆ بگرینەوە هەقە گوڵبارانی کەین بەڕاستی چونکە خەڵک تێرە ئەوەنا ئەوەنا مەمنونیەتی ئەی ئێمەی داماوی هەڵەبجەیی هەقە زۆر بەتەنگەوە بین و دڵنیایشم پارێزگار و ئیدارەی هەڵەبجە شتێکی زۆر جوانی پانزە خاڵیان نوسیوە لەوانەی منیش بەقوەتر نەبێ کەمتر نییە منیش ئەوانەیان دەبێ بیخەنە سەر ئەو پێشکەشی یەکەن بەو ئومێدەی کەوا بتوانێ شتێ بۆ هەڵەبجە بکا خوا لە گوناهی من وێوەش خۆش بێ خوا عقیبەتمان خێر بکا خوا ئیسلاحی حاڵمان بکا خوایە سەرکەوتو و سەرفەرازمان بکەی خوایە لە بەڵا و ئافات و فیتنە بمان پارێزی خوایە لە ڤایرۆس و کۆرۆنا بمان پارێزی خوایە نەخۆشەکان شیفا بدەی